نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕاددەیەک هەتا گەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بە نهێنی ولقد فتنا الذین من قبلهم فلیعلمن الله الذین صدقوا ولیعلمن الکاذبین سوێند بە خودا بێگومان ئێمە ئەوانەی پێش ئەمانمان تاقی کردوتەوە بە جۆرەها شێوە تا خدای گەورە لە جیهانی واقعدا ئەوانەی ڕاستیان کردووە بیان ناسێت و دەرکەون هەروەها درۆزنەکانیش دەبێت بناسێت و ئەوەشی کە هەوڵ دەدات و کۆشش دەکات لە پێناوی گەیاندنی ئایینی خودادا، بێگومان قازانج و سوودی هەوڵ و کۆششەکەی هەر بۆ خۆیەتی، چونکە بەڕاستی خودا بێ نیازە لە هەموو خەڵکی، بەڵام لە قیامەتدا ئەو زاتە زۆر سوپاسگوزاری ئەو کەسانەیە کە هەوڵ و کۆششیان داوە لە پێناوی ئایینەکەیدا. الیی مرجعکم فانبیکم بما کنتم تعملون ئێمە فەرمانمان داوە بە ئادەمیزاد کە چاک ڕەفتار بێت لەگەڵ دایک و باوکیدا خۆ ئەگەر زۆریان لێکردیت تا هاوەڵ و هاوبەشم بۆ بڕیار بدەیت بێ ئەوەی زانست و زانیاریت هەبێت دەربارەی ئەوە ملکەچیان مەبە و بە گوێیان مەکە دڵنیاش بن کە گەڕانەوەتان بۆ لای منە ئەو کاتە ئاگادارتان دەکەمەوە ئەوەلەیس اللە بئەعلەم بما فی صدور العالمین هەندێک لە خەڵکی هەن کە دەڵێن باوەڕمان بە خودا هێناوە جا کاتێک یەکێک لەوانە لەبەر خودا و لە پێناوی خودادا تووشی ئازار و ناخۆشی کرا وا دەزانێت سزا و ئەشکەنجەی خەڵکی وەک سزای خودا وایە وەک چۆن لە دۆزەخدا پەشیمانە لێرەش بەهۆی ئەشکەنجەی خەڵکیەوە لە دین پەشیمان دەبێتەوە انهم لکاذبون. ئەوانەی کە بێ باوەڕ بوون وتیان بەوانەی کە باوەڕیان هێناوە، وەرن شوێنی ڕێبازی ئێمە بکەون، ئەگەر شوێنکەوتنی ڕێبازی ئێمە هەڵە بێت، ئەوە گوناهتان بە ئەستۆی ئێمە. ئەڵبەتە ئەوانە لە قیامەتدا ناتوانن هیچ گوناه و تاوانێکی ئەوان بگرنە ئەستۆ، بەڕاستی ئەوانە هەر درۆ دەکەن و درۆزنن. سوێند بە خودا ئێمە نوحمان ڕەوانە کرد بۆ سەر قەوم و هۆزەکەی هەزار ساڵ پەنجا کەم لە ناویاندا مایەوە سەرەنجام لافاو و زریان هەموویانی پێچایەوە لە کاتێکدا ئەوان ستەمکار بوون فأنجيناه وأصحاب السفينة وجعلناها آية للعالمين بەڕاستی ئەو شتانەی کە لە جیاتی خودا دەیان پەرستن تەنها بت و پەیکەرن ئێوە بوختان و شتی نابەجێ دروست دەکەن بێگومان ئەو شتانەی کە لە جیاتی خودا دەیان پەرستن خاوەنی هیچ ڕسق و ڕۆزیەک نین بۆ ئێوە کەواتە هەرداوای ڕسق و ڕۆزی لە خودا بکەن هەر ئەویش بپەرستن هەر سوپاس گوزاری ئەو بن بۆ لای ئەویش دەبرێنەوە وإن تكذبوا فقد كذب أمم من قبلكم وما علی الرسول الا البلاغ المبین خۆ گەر ئێوە ئەم پەیامە بەدرۆ دەزانن و نەبێت یەکەم هۆز و گەلبن کە لە بەرامبەری پەیامی خودداوە هەڵوێستان ئاوا ناڕەوا بێت ئەوە بەڕاستی گەلانێکی پێش ئێوەش پەیامی خدایان بەدرۆ دەزانی پێغەمبەریش تەنها گەیاندن و ڕوونکردنەوەی ئاشکرا ئەرکی سەرشانێتی و هیچی تر. ئەوەلەم یەڕەو کەیف یوبدیء اللە الخلق ثم یعیدوه ان ذلک علی اللە یسیر. ئایا ئەوە سەرنجیان نەداوە چۆن خودا لە سەرەتاوە دروستکراوان بەدی دەهێنێت و پاشان دووبارەی دەکاتەوە؟ بێگومان ئەو شتانە بۆ خودا زۆر سادە و ئاسانە. قل سيروا في الأرض فانظروا كيف بدأ الخلق وەڵامی قەوم و هۆزەکەی ئیبراهیم تەنها ئەوە بوو وتیان، بیکوژن یا بیسوتێنن، بەڵام خودا لە ئاگرەکە ڕزگاری کرد، بێگومان ئا لەو پێشهاتەدا نیشانە و بەڵگەی زۆر هەیە بۆ ئەو کەسانەی کە ئیمان و باوەڕ دەهێنن. وقال انما اتخذتم من دون الله اوثانا مودة بینکم فی الحیاة الدنیا لەوەو دوا پێی وتن، بەڕاستی ئەوەی ئێوە لە جیاتی خودا دەتانپەرست تەنها بت و پەیکەرن لەبەر خاتری یەکتر و ڕێزدانانتان بۆ یەکترە لە ژیانی دونیادا، دواجار لە ڕۆژی قیامەتدا یەکتر کافر دەکەن و یەخەی یەکتر دەگرن، هەندێکیشتان نەفرین لە هەندێکی ترتان دەکەن، بەڕاستی من ئیتر کۆچ دەکەم بۆ لای پەروەردگارم بۆ ئەو شوێنەی کە ئەو بۆم دیاری دەکات چونکە بەڕاستی ئەو زاتێکی زۆر بە دەسەڵات و دانایە. ووهبنا له اسحاق ویعقوب وجعلنا فی ذریته النبوة والکتاب وآتیناه اجره فی الدنیا کەچی وەڵامی قەومی بەدخوو تەنها ئەوە بوو کە وتیان، ئادەی کوا سزا و تۆڵەی خودا، ئەگەر تۆ ڕاست دەکەیت بۆمان بهێنە. قال رب انصرنی علی القوم المفسدین. لوط دوعای لێکردن وتی، پەروەردگارا إنا منجوک وأهلک إلا امرأتک کانت من الغابرین جا کاتێک فریشتەکان گەیشتنە لای لوت بە هاتنیان زۆر دڵتەنگ و غەمبار بوو نەیدەزانی کە فریشتەن سەری دنیای لێ هاتەوە یەک وتیان مەترسە و غەمت نەبێت ئەوانە ناتوانن دەستدرێژی بکەنە سەر ئێمە ئێمە فریشتەین هەروەها عادی قەومی هود و ثەمودی قەومی ساڵحیشمان لەناو برد کە ئاشکرا بوو بۆتان تیا چوونیان لە شوێنەواری کاولیانەوە شەیتانیش کردەوەی نادروست و ناپەسندیانی بۆ ڕازاندبوونەوە لە ڕێگە و ڕێبازێ ڕاست و دروست وێڵی کردبوون قاڕوون و فیرعەون و هامانیشمان لەناو برد، سوێند بە خودا بێگومان موسا بەڵگەی زۆری بۆ هێنان، کەچی خۆیان زۆر بە گەورە دانان لە زەویدا، سەرەنجام نەیانتوانی لە سزا و تۆڵەی خودا خۆیان ڕزگار بکەن. فکلا اخذنا بذنبه جا هەیان بوو بەردبارانمان کرد، هەیان بوو دەنگ و سەدای بەهێز لەناوی برد، هەیان بوو بە ناخی زەویدا بردمانە خوارەوە، هەشیان بوو نوقمی دەریامان کرد، جا وە نەبێت خودا ستەمی لێ کردبن، بەڵکو خۆیان ستەمیان لە خۆیان دەکرد. مثل الذین اتخذوا من دون الله اولیاء کمثل العنکبوت، بەڕاستی لاوازترینی هەموو ماڵەکان ماڵی جاڵجاڵۆکەیە ئەگەر سەرنجیان بدایە و تێبگەیشتنایە چونکە ماڵی جاڵجاڵۆکە نە بناغە و نە دیواری هەیە نە سەر و دەرگا و پەنجەرە نە دەتوانێت بەرگەی با و باران و ڕووداوەکان بگرێت مێیەکەش نێرەکە لەناو دەبات دوای جووت بوون پاشان بێچووەکانیش چونکە بەڕاستی نوێژ بەرهەڵستی لە گوناه و تاوان و نادروستی دەکات بێگومان یادی خوددا لە هەموو شت گەورەتر و بەنرخترە کە دەبێت لە کاتی نوێژ و کاتی تریشدا بیر و هۆشی ئیماندار دابگرێت و خوددا خۆی زانایە بە هەموو ئەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن. تۆ ئەی پێغەمبەر پێش ناردنی ئەم قورئانە هیچ کتێبێکت نەدەخوێندەوە، بە دەستی خۆشت هیچ شتێکت نەنووسیوە، چونکە نەخوێندەوار بوویت، خۆ گەر شتێکی وا دەنجام بدایە، لەو کاتەدا نەفام و دەم بەتاڵەکان دنیایان پڕ دەکرد لە شک و گومان کە گوایە قورئان لە دانان و داڕشتنی تۆیە. کافران وا دیارە قورئان بە بەڵگە دانانێن بۆیە دەڵێن، باشە چی دەبوو ئەگەر نیشانە و بەڵگەی لەلایەن پەروەردگاریەوە بۆ ڕەوانە بکرایە؟ تۆش ئەی پێغەمبەر لە وەڵامیاندا بڵێ، موعجیزە و نیشانە و بەڵگە مادیەکان بەدەست خودا خۆیەتی و من تەنها ئاگادارکەرەوە و بێدارکەرەوەیەکی ئاشکرام بۆتان. جا هەر ئەو زاتە زانا و ئاگایە بە هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە. ئەوانەشی باوەڕ بە ناحەق و بەتاڵ هێناوە و باوەڕیان بە خودای تاک و تەنها نەهێناوە، ئا ئەوانە هەر خۆیان خەسارەتمەند و زەرەرمەندن. وَیَستَعْجِلُونَکَ بِالْعَذَابِ. بێ باوەڕان پەلەت لێ دەکەن و داوای هاتنی سزات لێ دەکەن خۆ گەر کاتی تایبەتیمان دیاری نەکردایە بۆ پێش هاتنی یەکسەر سزایان بۆ دەهات بێگومان ئەو سزا و تۆڵەیە لە ناکاو یەخەیان پێدەگرێت و لە کاتێکدا ئەوان هەست بە نزیک بوونەوەشی ناکەن یستەعجیلونەک بالعذاب وئن جهنم لمحیطة بالکافرین فیها الانهار خالدین فیها نعم اجر العاملین جا ئەوانەی کە ئیمان و باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە سوێن بە خودا ئەوانە لە بەهشدا لە چەندەها کۆشک و تەلار و ژووری بەرزدا دادەبەزێنین کە چەندەها ڕووبار و تاڤگە بەژێر درەختەکانیدا و بەبەردەم کۆشک و تەلارەکانیدا دەڕوات بۆیە دەفەرموێت، زۆر زیندەوەر هەیە ڕزق و ڕۆزی خۆیان نەداوە بە کۆڵی خۆیاندا، کەچی خودا پەکیان ناخات و لە برساندا نامرن، چونکە خودا ڕزقی ئەوانیش و ئێوەش دەدات، بێگومان ئەو زاتە بیسەرە بە قسە و گوفتارتان و زانایە بە خەیاڵی دڵ و دەروونتان. ژیانی ئەم دونیایە جگە لە گەمە و گاڵتە و یاری شتێکی تر نییە، واتە بێ نرخە و ئەوە ژیان نییە خەڵکی ئاوا پەلاماری دەدەن و ستەم لە پێناویدا دەکەن. بەڕاستی ماڵی قیامەتیش و ژیانی ناو بەهەشت هەر ئەوە ژیانە، شایستەی ئەوەیە کە ئادەمیزاد هەوڵ و کۆششی بۆ بدات، ئەگەر بیانزانیایە و تێبگەیشتنایە. بەڵام کاتێک خودا ڕزگاریان دەکات و دەگەنەوە وشکانی، دەست بەجێ لە ڕێبازی یەکتاپەرستی دەترازێن و هاوەڵ و هاوبەش بۆ خودا بڕیار دەدەن. لیکفروا بما آتیناهم ولیتمتعوا فسوف یعلمون. جا با ئەوانە هەر ناشوکر و بەد نمەک بن لە بەرامبەر ئەو هەموو بەخششانەی ئێمەوە با ناز و نیعمەتەکانی خدا بەکار بهێنن بەو شێوازەی کە پێی ڕازی نییە سەرنجام لە داهاتوودا خۆیان دەبینەوە و بە ئاگا دێنەوە أولم يروا أنا جعلنا حرما آمنا ويتخطف الناس من حولهم جاییتر کێ لەوە ستەمکارترە کە درۆ هەڵدەبەستێت و هاوەڵی بۆ بڕیار دەدات، یا ئەو حەق و ڕاستیەی کە بۆی هاتووە بە درۆی دەزانێت، مەگەر هەر دۆزەخ شایستە بێت، ئایا لە دۆزەخدا جێگە و ڕێگەیەکی هەمیشەیی بۆ بێباوەڕان دابین نەکراوە؟ بێگومان ئامادەکراوە. کە بەدەستهێنانی ڕەزامەندی ئێمەی لەدوایە، بێگومان خودای پەروەردگار هەمیشە لەگەڵ چاکەکارانە.